زانیاری و زانست کاتێک کۆمەڵگایەک بەرەو ڕووی تەحەداگەلێکی ئاڵۆزی وەکەوە ئەبێتەوە کە وڵاتە یەکگرتووەکان بەرەو ڕووی بۆتەوە ئەگوترێ کە ئەو کۆمەڵگەیە لەبەردەم خاڵێکی وەرچەرخاندایە بەڵام هەر تەحەداکان نین کە دانسقەن بەڵکو پێناسەی ئەو شتەش کە خاڵی وەرچەرخان پێک دێنێ. ئەم دەستەواژەیەش لە مێژوودا بەستراوەتەوە بە کۆمەڵێک ڕێگەی دیاریکراوەوە کە یەکێک لەو ڕێگایانە ئاقاری سیاسەتی پاشەڕۆژ پێکەێنێ. لە سەرەتای سەدە و هەزارەی نوێدا وڵاتەیەکگرتووەکان ئەوە نادۆزێتەوە کە چ دەرمانێک بە کەڵکی هەموو دەردەکان دێ. لەبەرئەوەش کە زیاتر پێویستی بە چەمکێکی دوورخایەن هەیە تا سیاسەتێکی دیاریکراو، بۆیە ئەمریکا ناچارە ستراتیژێکی جیهانبینی وەها بگرێتە بەر کە بە هیچ زەمەنێکی دیاریکراوەوە نەبەسترابێتەوە. ئەوە قەدەرە پاڵی بە نەتەوەیەکەوە ناوە کە بڕوای بە جێبەجێکردنی چەند بنەمایەکی گشتگیر هەیە، لە سەراسی جیهانێک پێشکەوتنی مێژوویی پێکهاتەکانی چوون یەک نین و پێویستی بە چەند ستراتیژێکی دەست نیشانکراو هەیە. بەرەو باشتر چوونی وردەوردەی کۆمەڵەیەک گرفتی سیاسی و ئابووری و ستراتیژی جۆراوجۆر پێوەرە بۆ سەرکەوتنی ئامریکا لە جیهانێکی وەهادا، کەمترین گرفت لەو گرفتانە گومان لەوەدا هەیە، چارەسەری یەکجارەکی هەبێ هەریەکەشیان ئەگەڕێتەوە بۆ کۆمەڵێک کاردێکی جیاواز و ڕەنگە دانسقەش. ڕۆڵی ئەمریکا ئەوە ئەسلمێنێ کە لە چارەسەرکردنی زۆربەی ئەو کێشانەدا مەرکەزیە بەڵام وڵاتەیە گرتووەکان هەرچی سامانە دارایی و دەروونیەکانی هەیە لە بینیانەبا ئەگەر فێری ئەوە نەبێ چۆن ئەو شتانە جیا ئەکاتەوە کە پێویستە بیان کات لەوانەی کە خۆی حەز بە کردنیان ئەکات و لەوانەی لە توانایدا نییە بیان کا پێویستیشە لەسەری ئەم هاوسەنگیە لە کاتێکدا دابڕێژێ کە نەک تەنها ئەو هەل و مەرجە بابەتیە بگۆڕدرێ کە کار لە سیاسەتی دەرەکیەکە بەڵکو و شێوازی بەدەستهێنانی زانست و شێوازی گەڵاڵەبوونی چەمکەکانیش بگۆڕدرێن. وەسفکردنی چاخی زانیارییەکان بەوەی یەکێکە لە مەزنترین شۆڕشە کەلتوورییەکانی مێژوو یان ڕەنگە هەر مەزنترینیان بێ، هەروەها تەرکیز خستنە سەر لق و پۆ کۆمەڵایەتی و ئابووریی و سیاسییەکانی کارێکی باوە. زۆر بە کەمییش قسە لەسەر کاریگەرییەکانی ئەو چاخە ئەکرێ بەسەر پەیوەندییە نێودەوڵەتییەکانەوە. تەنها ئەو قسانە نەبێ، کە لە میانەی توێژوونەوەی جیهانیدا ئەگوترێن سەبارەت بە ئامرازە نوێیەکانی گەیاندن واتە کاریگەریەکانی خێرایی گەیاندن بەڵام ئەوەی کڵێشە بۆ پەیوەندی نێودەوڵەتیەکان و لەوەوە بۆ ڕوتی مێژووە کێشێ ژمارەی ئەو کەسانە نییە کە ئەگەنە زانیاریەکان چونکە لەوە گرنگتر ئەوەیە چۆن ئەو زانیاریانە شیەکرێنەوە بەو پێیەش کە قەبارەی زانیارییە بەدەستهاتووەکان سنووری توانای هەڵسەنگاندنیان ئەبەزێنن، بۆیە ئەو کەلێنەی لە نێوان زانیاری و زانستدایە فراوانتر بووە، لەویش زیاتر کەلێنی نێوان زانست و دانایی. هیچ نەوەیەکی بەر لە ئێمە نە ڕادەی ئەو زانیارییانەی بە مێشکدا هاتووە کە ئەمڕۆ لەبەردەستدان، نە ئەو دەست پێگەیاندنەی ڕاستەوخۆ لە ڕێی کیبۆردێکەوە و بە شێوەیەکی نیمچە میکانیکی بەڕێواچێ. داهێنانی چاپیش لە هەموو شتێک زیاتر لە کاریگەری شۆڕشی گەیاندنی هاوچەرخەچێ. ئەوەتا بەر لە چاپ زانست پشتی بەزەین یان بە ڕێگایەکی هەڵگرتنی هێندە ئاڵۆزە بەست کە نەیەهێشت بڵاو بێتەوە. چاپ بە ڕادەیەکی زۆر بڕی ئەو زانیاریانەی زیاد کرد کە بتوانرێ هەڵگیرێت و بنێردرێ بەڵام کتێبیش کۆگایەکی زۆر بێزارکارن بە بەراورد لەگەڵ ڕێسای داتا ئەلکترۆنیەکان ئەبێ لە ڕێی پێڕستێکیشەوە چاو بە ناوەرۆکەکانیاندا بخشێنرێ کە کاتی زۆری پێوێت بەم شێوەیەش بەدەستهێنانی زانست لە ڕێی کتێبەوە پێویستی بە کۆمەڵێک چەمک هەیە کە ئەرکیان بەستنەوەی پەرەگرافە تاکەکانی زانیاریە بە یەکتریەوە و دواتریش کۆکردنەوەی ئەو ڕووداوانەی لە یەکەچن لە خانەی جیاجیادا هەروەک ئەو شێوازەی بۆ ئاسانکردنی کاری خوێندنەوە داڕێژراوە ئەوە ئەسەلمێنێ کە خوێندنەوە خۆی لە خۆیدا تەنها لەزەتێکی ستاتیکیە. سەرەڕای سنوورداری داهێنانی چاپیش کە بەهۆیەوە ئەم چاخەی ئێمە زۆر لەوە و پێش بە ئولفەتترە، بەڵام ئەو داهێنانە شۆڕشێکی گەورەی لە ئایدیای ئایینی و فەلسەفی و سیاسی لەگەڵ خۆیدا هێنا. هەروەک بواری ڕەخساند بۆ بڵاوبوونەوەی زانست بەوەی ئامرازێکی فەراهەم کرد کە زانیارییە عیلمییەکان بەهۆیەوە بە ڕاددەیەکی فراوان بڵاوبوونەوە. قۆرخکردنی کڵێسایشی بۆ زانیارییەکان نەهێشت. چاپەمەنی هەلومەرجێکی ڕەخساند بۆ جیابوونەوە لە کڵێسای زانکۆ، بە واتای کۆکەرەوەی هەموو کایەکان، بەوەی بێرۆکەی دەوڵەتی نەتەوەیی و بڵاوبوونەوەی ڕێبازی ژیری خولقاند و چاخی زانیاری و دۆزینەوەکانی دەستپێکرد، هەروەک دوو سەدەی پڕ لە شۆڕشی بەدوادا هات. لە کاتێکدا گۆڕانکارییەکان خۆیان دەئاخنیە قوڵایی هۆشی مرۆڤەکان و دامەزراوە سیاسی و ئایینیەکان. هێشتا ئەم چاخەی ئێمە لە سەرەتای چەندین گۆڕانکاری کەلتوری و سیاسیدایە کە ئەگەری زۆر هەیە کە سەرتاپاگیرتر بن لەوانەی بەدوای داهێنانی چاپەمەنیدا هاتن و بێگومان خێراتریش بن. لەم دەمەشدا پرسیارێک دەوروژێت سەبارەت بەوەی ئایا ڕێگا نوێیەکانی شیکردنەوە و چارەسەرکردنی زانیاریەکان توانەکانمان لە بواری فێربوونی پەیوەندیە نێو دەوڵەتیەکاندا جڵە و گیرەکە چونکە لە کاتێکدا شۆڕشی تەکنەلۆژیان کەرەسەی زۆر باشمان بۆ دەسەبەرەکە بۆ ڕێکخستنی زانیاریەکان، بەڵام بەڕێوەبردنی سیاسەتی دەرەکی بەر لە هەموو شتێک پێویستی بە توانایەکی خۆ ڕسک هەیە لە هەستکردن بە پاشەڕۆژ و دواتریش مامەڵەکردن لەگەڵیدا. چونکە سەرکردایەتی خۆی هونەری پڕکردنەوەی کەلێنی نێوان ئەزموون و دید و بۆچوونەکانە. هەر لەبەر ئەمەیە زۆربەی پیاوە مەزنەکانی سیاسەت خاوەنی زانستی قوڵ نین هەرچەندە ئەبێ لانی کەمی زانستیان هەبێ ئەوەندەی تێگەیشتنێکی غەری زیان هەیە بۆ ڕەوتە مێژوویەکان تواناشیان هەیە ئەو شوێنەوارە دەرونیانە بناسنەوە کە لە ژمارە نایەن و تایبەتن بە هەستەکانی ئەو کەسانەی ئەگەری زۆر هەیە ڕۆڵیان لە ڕەسمکردنی پاشەڕۆژدا هەبێ ئەمەش وای لە ئۆتۆڤۆن بیسمارکی یەکەمین واقعبین کرد بەم دەستەواژانەی خوارەوە تێڕوانینی خۆی بۆ سەرکردایەتی کورد بکاتەوە. باشترین شتێک کە سیاسەتمەدارێک بیکا ئەوەیە کە بیر لە معجیزەکانی خوا بکاتەوە و پەندی لێ وەربگرێ و لەبەر ڕۆشناییاندا هەنگاو بنێت بەرەو پێشەوە. زۆر کەمن ئەو میتافیزیکیستە نوێیانەی بەو تەوازوعەوە قسە لەسەر ئامانجی خۆیان بکەن واقعبینەکانیش دژی ئەوەن لە خوددا بپارڕێنەوە کەم کەسیش لە چاخی ئامرازەکانی گەیاندنی ڕاستە و خۆدا هانی تەوازوعی لەم جۆرە بدەن توێژینەوە لە مێژوو و فەلسەفە و ڕێساکانی تایبەت بە برەودان بە هونەری سەرکردایەتی لە هیچ شوێنێکدا بایەخی پێ نادرێ و شیکردنەوەیەکی سوودمەندی بۆ ناکرێ کە بتوانرێ بۆ پشتگیریکردنی زانستی کلاسیکی بەکاربهێنرێ. ئەوەتا سەرکردەکان لە ڕێی قۆستنەوەی بارە کوتوپڕەکان و گەمەکردن پێیانەوە سەردەرەکەن. ئامانجەکانیشیان لە ڕێ ڕاوێژکردن بە چەند گروپێکی پسپۆر دیارریەکەن نەک بە گرتنەبەری چەمکی تایبەت بەخۆیان وەک چەسپاندنی حاڵەتی ئاشناش بەسەر داهاتوودا سەیری پاشە ڕۆژەکەن کۆمپیوتەر گرفتی هەڵگرتنی زانیاریەکانی چارەسەر کرد و بڕێکی زۆر داتایی خستە بەردەستی هەمووان هەرخۆیشی واتە کۆمپیوتەر باجی ئەو هاتنەوەیەکەی شتە بینراوەکان ئەسەپێنێ بە تایبەتیش لە کاتی مامەڵەکردن لەگەڵ گرفتەکانی سیاسەتی دەرەکیدا. سیاسەتمەدارانیش هەست بە چێژەکەن لەوەدا کە چاوەڕوانی ڕوودانی ڕووداوەکان بکەن تا دەنگۆکەی لە کەناڵەکانی میدیاوە ببیستنەوە چونکە، پێوەری تریان زۆر کەم بە دەستەوەیە بۆ زانینی ئاستی چالاکیەکانیان. لەم سۆنگە یەشەوە زۆرجار دیدگاکانی پەیوەست بە پاشە ڕۆژەوە لە وردەکاریەکانی خۆیاندا نقمەبن. گرفتەکەش لە نەشیاوی کەسە سەرکردەکاندا نییە، بەڵکو پەیوەندی ڕێڕەوی پێگەیاندنی ڕۆشنبیریانەوە هەیە. تەحەدای وڵاتە یەکگرتووەکان ئەوەیە چۆن ئەتوانێ چاخی کۆمپیوتەر لە شیکردنەوەی داتاکانەوە بگوێزرێتەوە بەرەو ڕێعاەتدان بە دیدی چارەنووسی کۆمەلگاکەمان. دواهەمین تەنگژە بۆ سیاستمەدارەوەیە چۆنەگاتە هاوسەنگیەک لە نێوان بەهاکان و بەرژەوەندەکاندا. هەندێک جاریش لە نێوان ئاشتی و دادپەروەریدا. ئەو دوو بەرەکییەی نێوان ئەخلاق و بەرژەوەندی یان میتافیزیکیا و ڕیالیزم کە زۆر کەس وەک شتێکی ئاسایی لێی ڕوانن، یەکێکە لە بیروباوەڕە لێڕاهاتووەکانی دایەلۆگی ئێستا لەمەڕ سیاسەتی دەرەکی. لە ڕاستیشدا ڕێگەیەکی ڕوون نییە بۆ دەرچوون چونکە زیادە ڕەوی لە واقعبینیدا ئەبێتە هۆی سستی زیادە ڕەویش لە میتافیزیکیدا ئەبێتە هۆی هێرشی تونند و تیژ و ئەبێتە هۆی ڕزگار بوون لە وەهم ئەمە ئەگەڕێتەوە بۆ پێداگیریەک لە سەرنجامی ئەخلاقییانە لە کاروباری نێودەوڵەتیدا کە سۆنگەکەی جیاوازە لە سۆنگەی سیاسەتە نێوخۆییەکان. سیاسەتی دەرەکی سەرکەوتوو پێویستی بە ئیدارەکردنی کۆمەڵێک جیاوازی هەیە لە پرۆسەیەکی ڕانەوەستاودا. سیاسەتە نێوخۆییەکانیش پەیوەستن بە ڕێکخستنی ئەو بەرژەوەندییانەوە و بە بە ڕێکردنی ئەو یاسایانەوە کە دواتر لە ڕێی سیستەمێکی دادی شیاوەوە ئەسەپێنرێن. لە کایەی دیپلۆماسیدا ئەخلاق لە ئامادەییدا بۆ کۆڵنەدان گوزارشت لە خۆیەکە کە لە زنجیرەیەک هەنگاودا دیارە هەریەکەیان بەتەنها ناکامەڵە سیاسەتی نێوخۆیش دەستکەوتەکانی خۆی بە سەقفی زەمەنی کورت و بەواتای ڕەهاتر ئەپێوێ. دوجاریش هەموو مەسەلەکە بریتە لەوەی وڵاتەیە گرتووەکان چۆن لە خۆیەگا ئەوەتا وێڕای ئەوەی خۆی دژی تەما ئیمپریالیستیەکانە وەستێتەوە و هەیکەلیەتێکی ئیمپریالیستیانەی نییە، بەڵام زۆر لە وڵاتانی تر بە وڵاتێکی خۆسەپێن و باڵکێش واتە بە فعلی ئیمپریالیستی ئەزانن. باڵکێشانی ئەمریکاش کۆمەڵێک کاردانەوەی لێکەوتۆتەوە. ئەو کاردانەوانەیش لە نێوان یەکێتی ئەوروپا و شەراکەتی ستراتیژی ڕوسیا چین و مێرکۆسور لە ئامریکای لاتین و ناوچەی بازرگانی ئازادی ئاسیا کە لە قۆناغی سەرەتاییدایە، لەگەڵ برەودانی زیاتر بە دەسەڵاتەکانی ئانجوومەنی ئاسایشدا دێن و وەچن. هەموو ئەوەش بە بیانووی بەدەستهێنانی ئازادییەکی زیاتر لە بەردەم وڵاتە یەکگرتووەکاندا یان لانی کەم سنووردانان بۆ ئازادی ڕەهای ئامریکا لە ڕەفتارکردندا. ئەو کاردانەوانە تا ڕادەیەکی زۆر ئەنجامی حەتمی پێگە دانسقەکەی ئەمریکان وەک تاکە زلهێز کە لە گۆڕەپانەکەدا ماوە بەدەر لەوەی چۆنیشکایی دیپلۆماسی خۆی بەڕێوابە ئەو پێگەیە هەروە ئەمێنێتەوە چونکە هێزی باڵکێش بە شێوەیەکی ئۆتۆماتیکی هەوڵدان لای کۆمەڵگاکانی تر بەو ئاراستەیەدا ئەوروژێنێ کە شوێنێکی باشتر بۆ بڕیارەکانی خۆیان بپچڕن و ئەو پێگەل لە پێشترەی دەوڵەتێکی بەهێزتر هەیەی بیهێنەوە یاک. بەڵام تەنانە دەگەر ئەم کۆڕ و کۆمەڵانە بە هەوێنیش دابنرێن بۆ دامەزراندنی پێکاتەی نوێی سیستەمی نێودەوڵەتی پاشە ڕۆژی جیهان هەر پشت بەوە ئەبەستێ کە ئایا وڵاتانی تر ناسنامەکانی خۆیان و هاوکار ئەبیننەوە لەگەڵ وڵاتە یەکگرتووەکاندا یان وەک بەرهەڵستکار. هەندێک لە ئامریکاییەکان بە خۆهڵکێشان بەهێزی وڵاتەکەیانەوە هانی ئەوە ئەدەن ڕاشکاوانە جەخت لەسەر باڵادەستی خێرخوازانەی ئامریکا بکرێتەوە. بەڵام ئەم خواستە قورسە یەگەخاتە سەرشانی وڵاتەیە گرتوەکان هیچ کۆمەڵگایەک بۆ ماوەیەکی زەمەنی دیاری نەکراو نەیتوانیوە بەرگەی بکرێ. بەدەر لەوەش کە ئەمریکا تا چ ڕادەیەک ئامانجەکانی خۆی بە ئامانجی خۆنەویستانە دائەنێ، پێداگرتنی لەسەرەوەی باڵادەست بێ، وردە وردە وڵاتانی تری جیهانی لە دژ کۆ ئەکاتەوە تا لە کۆتاییدا ئەبێتە وڵاتێکی گۆشەگیر و هێز بەهەدەرچوو. ڕێگای بەرەو ئیمپراتۆریەت ئەبێتە هۆی گەندەڵ بوون لە ناوخۆدا چونکە هەوڵی بەدەستهێنانی هێزی تەواو وردەوردە دیسپلینە ناوخۆیەکان لە ناوەبا هیچ ئیمپراتۆریەتێک نەیتوانیوە خۆی لە ڕێبازی سیزاری لا بدا ئەگەر بەر لە بەرە و پێشەو چوونی ئەو پرۆسەی گۆڕانە هێزی خۆی نەگواست بێتەوە وەک لە بریتانیادا ڕوویدا. لەو ئیمپراتۆریانەدا کە تەمەنیان درێژ بووە هەموو گرفتێک بۆتەوە بە کێشەیەکی ناوخۆی چونکە جیهانی دەرەکی ئەو قورساییە پارسەنگە نەبووە پێ بە پێی بەربڵاوبوونەوەی تەحەداکان و دوورکەوتنەوەیان لە بنچینە ناوخۆیە مێژوویەکەش ململانێکانی ناوخۆ توندوتیژتر و سەختتر بوون. هەوڵی دەستئەنقەستی بەدیهێنانی باڵادەستی ڕێگایەکی مسۆگەرە بەرەو تێکشکاندنی ئەو بەهایانەی وڵاتە یەکگرتووەکانیان مەزن کردووە. باڵادەستی ئامریکا ڕاستییەکی ژیانە لەسەر ئاستی پاشەڕۆژی نزیک و نیمچە مسۆگەرێکیشە لەسەر ئاستی پاشەڕۆژی کەمێک دوورتر و شێوازی مامەڵەکردنی لەگەڵ ئەم ڕاستییەدا جۆری ئەو پاشەڕۆژە دوورە دیارییەکە کە دێتەوە کایەوە، سەرۆک جۆرج دەبلیو بوش لەوەدا دانایە کە داوا ئاستێک لە خۆ بەکەمزانینەکە لە ئامریکا. کۆرال بێڵی زانای ئوسترالی زۆر بە لێهاتووییەوە وەسفی ئەو تەحەدایەئەکا کە وڵاتەیەکگرتووەکان بەرەوڕووی بۆتەوە. ئەتوانیت هەست بە باڵادەستیی خۆی بکا بە مەرجێک سیاسەتەکەی بە شێوەیەک بەڕێوە ببا وەک ئەوەی هێشتا لە جیهانێکی پڕ لە ناوەندەکانی هێزدا بێ. لە جیهانێکی وەهاشدا ئامریکا تەنها هاوبەش بۆ ئەوە نادۆزێتەوە کە باری دەروونی سەرکردایەتی لە گەڵ هەڵگرن، بەڵکو هاوبەش لەوەشدا کە سیستەمێکی نێودەوڵەتی وەهای دابڕێژن کە لە گەڵ ئازادی و دیموکراسیدا یەکانگیر بێتەوە. لە کاتێکیشدا شێوازە نەمەتە کلاسیکیەکان لە گۆڕاندان و بناغەی ئەزمون و زانست ملی بۆ گۆڕانکاریەکی ڕیشەیی کەچ کردووە تەحەدای بنەڕەتی ئەمریکا ئەوەیە کە هێزەکەی بکە بە کۆدەنگیەکی اخلاقی هەروەها بەهاکانی لە ڕێهێزەوە بڵاو نەکاتەوە بەڵکو بەوەی بیان کاتە بەهاگەلێکی پەسەنکراو لە جیهانێکدا